ئەو سزایەش لە ڕۆژێکا ڕووئەدا کە ماوەکەی پەنجا هەزار ساڵە کە ڕۆژی قیامەتە. فاصبر صبرا جمیلا. کەواتە پەلەت نەبێ و سەبرێکی جوان بکە. ئەو دوعایەی ئەو دوعاکەرە کردی سەرەنجام هەر دێتە دی. ئەنجا ئەم کەس و کار و خێڵ و عەشرەت بە قوربانی خۆ کردنە ڕزگاری بکا لە سزای دۆزەخ. کلا انها لظی. نەخێر خوا نەکا ئەوە ڕزگاری بکا، ئەو ئاگری دۆزەخە بڵێسەیەکە. نزاعە للشوی. ئەندامەکانی لەشی مرۆڤ دائەماڵێ، کەللا ئینا خەلەقناهم مما یعلمون. نەخێر ناخرێتە بەهەشت، ئێمە ئەوانمان دروست کردووە بۆ ئەوەی خۆیان ئەیزانن کە خوا پەرستی و خۆ پێگەیاندنە بە کار و کردەوەی چاک و بیروباوەڕی بڵند و باڵا، جا کەوا نەکەن چۆن ئەبێ بە هیوای بەهەشت بن؟